بەناوی خودای بەخشندە و میهرەبان. سوێند بەو ڕەشەبا و ئاوبایەی کە هەور و هەڵمی ئاو هەڵدەگرێت و پەخشی دەکاتەوە، یان تەپ و تۆز بەرز دەکاتەوە کە ڕۆڵی هەیە لە باران باریندا. ئینجا بە هەڵگرانی باری قورس و گران لە هەڵمی ئاو. هەروەها بەو هەورانە کە بە ئاسانی بە ئاسماندا لە شوێنێکەوە دەگوێزرێنەوە بۆ شوێنێکی تر، یاخود سوێن بەو کەشتیانەی بە ئاسانی بەسەر ئاودا دێن و دەچن. ئینجا سوێند بەو فریشتانەی کە کار و بار دابەش دەکەن بەڕاستی ئەو بەڵێنانەی پێتان دراوە ڕاستە و هەر دێتە دی بێگومان ڕۆژی لێپرسینەوەش هەر دێت و بەڕێوەیە سوێن بە ئاسمانی خاوەن ڕێگە و ڕێک و پێک و ڕازاوە بێگومان ئەی خودا نەناسان ئێوە لە گفتارێکی بێسەر و بندان کە دوورە لە ڕاستی و حەقیقەتەوە ئەو کەسەی لە زانستی خودادا لادراوە بەهۆی تاوانیەوە لە باوەڕهێنان لادەدرێت دەک بە کوشتن چن درۆزن و بوختانچیەکان ئەوانەی کە لە گومڕایی و تاریکیدا ڕۆچوون و پێوەی سەرگەرمن بە گاڵتە و تەڵفیسیەوە دەڵێن یان دەپرسن ڕۆژی قیامەت کەی پێش دێت؟ ئەو ڕۆژە کە بەرپا دەبێت بە ئاگر دەبرژێنرێن پێیان دەوترێت بچێژن ئەو بەڵایەی کە بەسەر خۆتان هێنا ئەمە ئەو سزا و ئازارەیە کە بە گاڵتەوە پەنەتان لە پێش هاتنی دەکرد بەڕاستی پارێزکارانیش لە باخەکان و کانیاوەکانی بەهشدا ژیانی خۆش دەبەنە سەر ئەو شتانەی کە پەروەردگار بۆی ئامادەکردوون پێیان دەبەخشێت ئەوانیش بەخۆشی و شادیەوە وەری دەگرن بەڕاستی ئەوانە پێشتر لە دنیادا چاکە کار و چاکە خواز بوون لە شەوگاردا زۆر کەم دەخەوتن و ڕادەکشان چونکە سەرگەرمی شەو نوێژ و دەورکردنەوەی قورئان و یادی خودا بوون لە بەرەبەیانەکانیشدا داوای لێخۆش بوونیان لە پەروەردگاریان دەکرد تا لێیان ببورێت لە ماڵ و سامانیشیاندا بەشی هەژار و نەدارانیان تەرخان کردبوو. بێگومان لەسەر گۆی زەویدا بەڵگە و نیشانەی زۆر هەیە لەسەر دەسەڵات و زانیاری خوددا بۆ کەسانێک کە بە شوێن دڵنیاییدا دەگەڕێن هەروەها لە خودی خۆشتاندا لە هەموو خانەیەکی لەشدا لە هەموو ئەندامێکدا و لە هەموو کۆ ئەندامێکدا لە ڕۆح و نەفس و عەقلدا هەتا دوایی بەڵگەی بێسنوور هەیە لەسەر زانایی و بەتوانایی و جوانکاری زاتی بەدیهێنەر ئایا ئەوە بۆ بیناییتان ناخەنە کار سەرچاوەی ڕزق و ڕۆزیتان لە ئاسمانەوەیە لە خودا داوا بکەن هەروەها ئەوانەش کە بەڵێنتان پێدراوە سوێن بە پەروەردگاری ئاسمان و زەوی ئەو بەڵێنانە حەقیقەت و ڕاستەقینەیە هەروەک چۆن ئێوە قسەی ڕاست و دروست دەکەن ئەی پێغەمبەر ئایا هەواڵی میوانە بەڕێزەکانی ئیبڕاهیمت پێ نەگەیشتووە کاتێک چوون بۆ سەردانی و وتیان سڵاو ئەویش وتی سڵاو لە ئێوەش بێت هەرچەندە ناتان ناسم ئەوسا ئیتر خۆی دزیەوە چوو بە هاوکاری خێزانی گوێرەکەیەکی قەڵەوی سەربڕی و سووریان کردەوە و هێنای بردی و لی نزیک کردنەوە فەرمووی لێکردن کە بینی ناخۆن وتی ئەوە نافەرموون؟ ئەوە ناخۆن؟ ئیبراهیم ترسێکی لێ نیشت چونکە وای زانی شتێکیان لە ژێر سەردایە بۆیە خێرا وتیان مەترسە ئێمە فریشتەین مژدەشیان پێدا کە خوددا بەم نزیکانە منداڵێکی زانایان پێدەبەخشێت خێزانەکەی قریوەیەکی کرد و دەنگی لێبەرز بۆوە و دەستی بە ئاستەمدا بە ڕوومەتی خۆیدا وەکو دابوونەریتی ئافرەتان لە کاتی سەرسامیدا وتی پیرێژنێکی نەزۆک چۆن منداڵی دەبێت؟ فریشتەکان وتیان، ئەوە فەرمانی پەروەردگارتە و ئەو زاتێکی دانا و زانایە. ئینجا ئیبڕاهیم لێی پرسین، باشە بێجگە لەو مژدەیە چ کارێکی گرنگتان بەدەستەوەیە؟ فریشتەکان وتیان، بەڕاستی ئێمە ڕەوانەکراوین بۆ گەلێکی تاوانبار و تاوانکار بۆ ئەوەی بەردبارانیان بکەین بە بەردێک کە لە قوڕ دروستکراوە هەموو ئەو بەردانە نیشانەدارن لەلایەن پەروەردگارتەوە بۆ ناپوخت و لە سنوور دەرچووەکان جا هەرچی لەو ناوچەیەدا بوو لە ئیمانداران دەرمان کردن و ڕزگارمان کردن لە ماڵە موسڵمانێکیش زیاترمان بەدی نەکرد پاشان ئەو شوێنەمان بە شێوەیەک کاول کرد کردمانە پەند و بەڵگە بۆ هەموو ئەو کەسانەی لە سزای بەئێشی ئێمە دەترسن. لە بەسەرهاتی موساشدا پەند و ئامۆژگاری هەیە کە ناردمان بۆ لای فیرعەون بە موعجیزەیەکی ئاشکرا و ڕوونەوە ئەویش پشتی هەڵکرد بەهۆی سەرباز و دارودەستەکەیەوە و وتی، ئەم فرستادەیە جادووگەرە یا شێتە جا ئێمەش خۆی و سەربازەکانیمان گرفتار کرد و پێچامانەوە و فڕێماندانە دەریاوە لە کاتێکدا ئەو لۆمە کراوە هەروەها لە بەسەرهاتی عادیشدا پەند و ئامۆژگاری هەیە کاتێک لە سەرنجامی سەرکەشیان بایەکی بێخێرمان هەڵکردە سەریان ئەو بایە بەسەر هەر شوێنێک و هەر شتێک و هەر کەسێکدا بڕۆیشتایە وازی لێ نەدەهێنا هەتا بێ کەڵکی دەکرد و وەک شتێکی فڕێدراوی لێ دەکرد. هەروەها لە بەسەرهاتی ثەمودیشدا پەند و ئامۆژگاری هەیە، کاتێک پێیان وترا، تا ماوەیەک ڕابوێرن، ئەوانیش لە فەرمانی پەروەردگاریان یاخی بوون، کتوپڕ بروسکەیەک پێچانیەوە و بە چاوی ئەبڵەقەوە دەیانڕوانی، ئیتر نەیانتوانی هەڵسنەوە و سەرکەوتووش نەبوون. پێشتریش هۆزی نوح بەڕاستی هەر تاوانبار و خودانەناس و لار و وێر بوون، ئەوانیشمان بە زریانەکە لەناو برد. ئێمە ئاسمانمان بە دەستی قودرەتی خۆمان دروست کرد، بەردەوامیش گەورەی دەکەین و فراوانی دەکەین. ئەمە ئاماژەیە بۆ ڕاستییەکی زانستی کە زاناکانی گەردوونناسی دەیسەلمێنن. زەویشمان ڕاخستووە، ژیانمان لەسەری ئاسان کردووە. بەڕاستی خودا زاتێکی کارساز و کاربەجێیە. لە هەموو شتێک ئێمە جووتمان دروست کردووە، لە جیهانی ئادەمیزاد و گیاندار و ڕوەک و بێ گیاندا، لە هەموو شتێکی مادی و مەعنەویدا، بۆ ئەوەی بیر بکەنەوە و یاداوەری وەربگرن. بە پەلە و گورج و گۆڵ بن بۆ بەدەستهێنانی ڕەزامەندی خودا بۆ هەرچی پەروەردگار پێی خۆشە، دڵنیاش بن کە من، واتە پێغەمبەر صلی اللە علیه وسلم، لەلایەن خوداوە ترسێنەرێکی ئاشکرام ئەگەر یاخی و سەرکەش بن. هیچ مەکەن بە هاوەڵ و هاوتای خودا، چونکە من بەڕاستی نێردراوێکی ترسێنەری ئاشکرام بۆتان لەلایەن خوداوە. هەرا بەو شێوەیە هیچ پێغەمبەرێک لە پێش ئەماندا نەهاتووە خودا نەناسان نەیانوتبێت جادووگەرە یا شێتە. سەیرە، ئایا دەڵێی بە گوێی یەکدا خوێندویانە و یەکتریان ڕاسپاردووە نەخێر بەڵکو ئەوانە هەر قەومێکی ستەمکار و سەرکەشن تۆ ئەی محەممەد گوێیان مەدەرێ چونکە تۆ لۆمەکراو نابیت لەسەر باوەڕنەهێنانیان بەڵکو تۆ هەمیشە ئامۆژگاریان بکە چونکە بەڕاستی ئامۆژگاری سوود بە ئیمانداران دەگەێنێت بێگومان من جن و ئادەمی زادم دروست نەکردووە تەنها بۆ ئەوە نەبێت کە من بپەرسن و فەرمان بەردارم بن، نە ڕۆزیم لێیان دەوێت نە خواردن و خواردنەوە، چونکە بەڕاستی هەر خودا خۆی ڕۆزی بەخشە و خاوەنی هێز و دەسەڵاتی پتەوە، بێگومان بۆ ئەوانەی ستەمیان کردووە تۆڵە و سزای زۆرمان بۆ ئامادەکردوون، هەروەک چۆن بۆ هاوەڵ و هاوبیرەکانیان ئامادەمان کردووە، دەبا ئیتر پەلەم لێ نەکەن چونکە بەم زوانە یەخەیان دەگرێت ئینجا وەیل و ئاه و ناڵە بۆ ئەوانەی کە ڕێبازی کوفر و خودا نەناسیان گرتۆتە بەر لەو ڕۆژەی کە هەڕەشەیان لێکراوە و بەم زوانە پێش دێت